ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. سریەی سەیف البحر ئەم سریەیە یەکەم سریەی مسلمانانە وەک سەرچاوەکانی ژیان نامەی پێغەمبەر درودی خی لەسەر بێ ئاماژەیان پێکردووە ئەم سریەش دوای حوت مانگ بوو لە هاتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ ناو شاری مەدینە ئەم سریەیە لە سی پیاوی موهاجرین پێکهاتبوو، بە سەرکردایەتی حەمزەی کوڕی عەبدولموتەلیب ڕەزای خوای لەسەر بێ، دەرچوون بە مەبەستی ڕێگەگرتن بە کاروانێکی بازرگانی قوڕەیش بە سەرکردایەتی ئەبو جەهل کە سێ سەد پیاوی قوڕەیشی لەگەڵدا بوو دەگەڕایەوە لە شامەوە بۆ شاری مەککە. هەردوولا بەیەک گەیشتن لە سەیف البحر کە کەوتۆتە نێوان یەنبەع و حەڕە. مجدی کوڕی عەمری جوهەنی کە هاوپەیمانی هەردوولایان بوو، کەوتە نێوانیان و لە یەکی جیا کردنەوە و شەڕ ڕووی نەدا. ئەبوو جەهل کە گەڕایەوە شاری مەکە هەواڵەکەی دا بە قوڕیش و مەترسیەکانی ئەم باسە و کۆمەکی کردنی دانیشتوانی شاری مەدینەی بۆ شیکردنەوە جوبەیری کوڕی مطعیم ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەبوو جەهل دوای ئەم ڕوبەڕووبوونەوەی لەگەڵ حەمزەدا گەڕایەوە شاری مەکە وتی ئەی کۆمەڵانی قوڕیش محەممەد دابەزیوەتە مەدینە و سەربازەکانی بڵاوە پێکردووە بەم لاولادا دەیەوێت زیانتان پێ بگەیەنێت زۆر وریابن لە ڕێگەیەکەوە مەڕۆن و نزیکی مەکەونەوە ئەو وەک شێرێکی پەلاماردەری تووڕی قین لە دڵ وایە بەرامبەرتان کە لە شارەکەتان دەرتان کردووە سوێن بەخوا چەند سیحربازێکی لەگەڵدایە هەر کاتێ خۆی یایەکێ لە هاوڵەکانیم بینی بێت شەیتانەکانم لەگەڵدا بینیون ئێوەش باش دەزانن دژمنایەتی دوو کوڕەکەی قیلە کەوابوو ئەو دژمنە و پەنای بردۆتە بەر دژمن دیارە قیلە مەبەستی ئەوس و خەزرەج بوو مطعمی کوڕی عودەی پێیوت ئەبەل حەکەم سوێن بەخوا نەمبینیوە کە زمانی ڕازگۆتر و بەڵێنی ڕاستتر بێت لەو برایەتان کە دەرتان کردووە وەکو دەرتان کردووە بێزیانترین کەس بن بەرامبەری ئەبوو سوفیانی کوڕی حارس کە ئامۆزای پێغمبەرە درودی خی لەسەر بێوتی لێرە بە دواوە زیاتر دژمنایەتی بکەن چونکە ئەوس و خەزرەج گەر ئێوەیان بەردەست بکەوێت ئەوە هیچ جۆرە کەسایەتیەک و خزمایەتیەکتان لەگەڵدا ڕەچاو ناکەن گەر گوێڕایەڵی من دەکەن وەک لە ناوبردننی کینانە لە ناویان دەبن یا ئەوە تا محەممەد دەردەکەن لە نێوانیاندا ئەو جا محەممەد دەرکرا تەنها دەبێت ئەم هەواڵە گەیشتەوە بە پێغمبەر درودی خی لەسەر بێ و فەرمووی سوێند بەوەی ڕۆحی منی بەدەستە بە کوشتن و لە سێدارەدان و بە هیدایەتدانیان دەبم هەرچەندە پێیان ناخۆش بێت من بەزەیەکم خوا نردومی و نام مرێنێ تا ئاینەکەی خۆی سەردەخات من پێنج ناوم هەیە من محەممەدم و ئەحمەدم و ئەلماحیم، سڕەرەوەم کە خوا بێباوەڕیم پێ دەسڕێتەوە و ئەلحاشرم، خەڵکی لای منەوە کۆ دەکاتەوە و ئەلعاقبم، واتە هیچ پێغەمبەرێکم بەدوادا نایەت. سریەی عوبەیدی کوڕی حاریس ئەم سریەیە لە مانگی شەوال دانێررا دوای هەشت مانگ لە گەیشتنی پێغمبەر درودی خی لەسەر بێ بۆ شاری مەدینە ئبن و ئسحاق دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ دوای نیشتەجێ بوونی لە مەدینەدا عوبەیدەی کوڕی ئەلحارسی کوڕی متەلیبی نرد کە ئامۆزای پێغەمبەر بوو درودی خی لەسەر بێ و برای ئەبوو سوفیانی کوڕی حارسە لەگەڵ شەست یاخود هەشتا سواردا هەمویان لە مهاجرین بوون و هیچ ئەنساریەکیان لەگەڵدا نەبوو ئەوان بەڕێکەوتن هەتا گەیشتە ئاوی ئەلحیجاز لە خوارووی تەپۆلکەی مڕددا لە ڕێدا ڕووبەڕووی کۆمەڵێکی زۆر قوڕێشی بوونەوە لێک ترازان بەڵام شەڕ ڕووی نەدا لە نێوانیاندا سعدی کوڕی ئەبی وەقاز لەو ڕۆژەدا تیرێکی تێگرتن ئەمەش یەکەم تیر بوو کە گیرایە بێ باوەڕان لە ئیسلامدا پاشان هەردوولا لە یەک جیابوونەوە و مسلمانەکان پاشەکشیان کرد و چەند سوارێکیان دانا دوای خۆیان بۆ پارێزگاری کردنیان. لەو ڕۆژەدا میقدادی کوڕی عەمرو و عوتبەی کوڕی غەزوان لە کافرەکان هەڵاتن و خۆیان گەیاندە ناو مسوڵمانەکان چونکە ئەوان لەگەڵ کافرەکاندا هاتبوون تا خۆیان بگەیەنە ناو مسوڵمانان سەرکردەی بێباوەڕان لەم ڕووبەڕووبوونەوەیەدا ئەیکریمەی کوڕی ئەبوو جەهل بوو غەزای وەدان لە مانگی سەفەردا و دوای ساڵێک لە هاتنی پێغەمبەر درودی خۆی لەسەر بێ بۆ ناو شاری مەدینە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ جیهاد و غەزاکردن لە پێناوی خوادا لە مەدینە دەرچووە دەرەوە سعدی کوڕی عوبادەی لە جێ خۆی دانا بۆ بەڕێوەبردننی ئیش و کارەکان پێغەمبەر درودی خوای لەسەر و مسلمانەکان بەڕێکەوتن تا گەیشتنەوەدان کە 23 میل دوورە لە جوحفەوە بۆ پەلاماردانی قوڕەیش و کوڕانی بەنی حەمزەی کوڕی عەبدولمەنافی کینانە لەوێدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ و سوپاکەی تووشی شەڕ نەهاتن و پەلاماردانەکە کۆتایی هات بە ڕێکەوتن نامەیەک لەگەڵ هۆزی بەنی زومرە کە مەخشی کوڕی ئەمر سەرۆکایەتی دەکردن پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ و سوپاکەی گەڕانەوە بۆ ناو شاری مەدینە غەزای بوات لە مانگی ڕەبی ئەوەلی ساڵی دووەمی کۆچیدا پێغەمبەر درودی خی لەسەر بێ و سوپاکەی کە دو سەد سواریان لە ناودا بوو شاری مەدینیان بەجێهێشت و بەڕێکەوتن تا گەیشت نەبوات لە ناوچەی ڕەزوە بە مەبەستی ڕێگرتن بە کاروانێکی بازرگانی قوڕیش کە سەد پیاویان لەگەڵدا بوو لەگەڵ شتومەک و بارەکانیان بە سەرۆکایەتی ئومەیەی کوڕی خەلف وە لەم غەزایەشدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ سائیبی کوڕی عوسمانی کوڕی مەغزونی لە جێی خۆی دانا بۆ بەڕێوەبردنی شاری مەدینە لەم غەزایەشدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانان تووشی شەڕ نەهاتن و پاشان گەڕانەوە بۆ شاری مەدینە بۆ زیاتر ئاشنابوون لە بەسەر هات و ڕووداوەکانی ئەم غەزایە دەچینە خزمەت فەرمودەکەی جابیری کوڕی عبدوڵا کە بۆمان دەگەڕێتەوە و دەفەرمێت بەڕێکەوتین لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە غەزای دۆڵی بواتدا کاتێک بە شوێن مەجدی کوڕی عەمری جوهێنیدا دەگەڕین هەموو حشترێک پێنج و شەش و حوتمان بە دوای یەکدا بە نۆرە سواری پشتی دەبووین جارێک نۆرەی پیاوێک لە ئەنسار بوو کە سواری حشترێک ببێ حشترەکە یەخ لێدا و سواری پشتی بوو پاشان ویستی هەڵبستێتەوە حشترەکەیەک دووجار تەماڵی کرد و پیاوەکە پێیوت شە لەعنەتی خواد لێبێت دیارە ئەو وشەیە دەوترێت بە وڵاغی بەرزە بۆ هەستانەوە و ڕۆیشتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەوە کێیە لەعنەتی لە حوشترەکەی کرد پیاوەکەوتی من بۆ مای پێغەمبەری خوا پێغەمبەریش درودی خوای لەسەر بێ پێیوت لە پشتی دابەزە و هاوڕێەتیمان مەکە بە حوشترێکی نەفرەت لێکراوە ئێوە دوعا لە خۆتان مەکەن دوعا لە مناڵەکانتان مەکەن دوعا لە ماڵ و سامانەکەتان مەکەن نەوەک دوعاکانتان بکەوێتە کاتێکەوە کە هەر شتێکی تیاداوا بکەن خی گەورە تایدا دوعاکانتان بۆ گیرا و جێبەجێ بکات. بەڵێ بەڕێکەوتین لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ ئێوارەمان بەسەردا هات نزیک بووینەوە لە یەکێ لە کانیاوەکانی عرب پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی کام پیاو لە ئێوە پێشمان دەکەوێت حوزێک دروست بکە لە ئاو تا خۆی لی بخواتەوە و پاشان ئێمەش ئاوی لێ بخۆینەوە جابر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت من هەستام وتم ئا ئەمە پیاوێکە ئەی پێغەمبەری خوا مەبەستی خۆی بوو پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی کەی تر لەگەڵ جابیردا دەڕوات جەباری کوڕی سەخریش هەستا و لەگەڵم داهات ڕۆیشتین تا گەیشتی نەبیرەکە یەک دوو دۆلکە ئاومان هەڵێنجا خاکەکەمان کرد بە قوڕ پاشان حەوزێکمان لێ دروست کرد ئاومان هەڵێنجا لە بیرەکە تا بە تەواوی پەڕمان کرد چاوەڕوانیمان کرد و ڕوانیمان یەکەم کەس بە ڕووماندا هات پێغمبەری خواب و درودی خی لەسەر هات و فەرمووی ڕێگەم پێدەدەن ئێمە شوتمان بەڵێ ئەی پێغمبەری خوا اینجا حشترەکەی نزیک کردەوە لە حەوزەکە تا تێر ئاو بوو پاشان حشترەکەی برد بەولاوە و دووری خستەوە و یەخی لێدا و حەوایەوە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ لە پشتی دابەزی و دەست نوێژی شۆرد جەباری کوڕی سەخریش چوو تا دەست بە ئاو بگەیەنێت منیش بوردە واتە پەشتە ماڵێکم لەبەردا بوو ویستم لە خۆمیەوە بپێچم بەڵام هەردوو لایەکەی نەگەیشتەوە بەیەک و چەند لایەکی درێژ و شۆڕ بوون ناچار پشتە ماڵەکەم بە شان و ملم دادا و خۆمم پێچایەوە و بەژێر چەناگەم گرتم و خۆم تایدا کزەڵە کرد پاشان هاتم لای چەپی پێغمبەرەوە درودی خی لەسەر بێ وەستام پێغمبەریش درودی خی لەسەر بێ دەست می گرت و منی هێنایە لای ڕاستەوە پاشان جەباری کوڕی سەخریش دەجنێژی شۆرد و هاتە لای چەپی پێغمبەرەوە درودی خی لەسەر بێ پێغەمبەریش درودی خوای لەسەر بە دەستی هەردووکمانی پاڵ پێوەنا تا هەردووکمان لە پەنایەکدا لە پشتی پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ وەستین نوێژمان خوێند پێغەمبەریش درودی خوای لەسەر بێ لە نوێژەکەدا جارجار بەلا چاو تەماشای دەکردم و منیش باش ئاگادار نەبووم پاشان بە ئاگا هاتم لە نوێژەکەدا بە دەست ئیشارەتی بۆ کردم واتە لە پشتێنەتدا بیبەستە تا عورەتت دەرنەکەوێت جابر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغمبەر درودی خی لەسەر بێ لە نوێژەکە تەواو بوو فەرمووی جابر وتم بەڵێ ئەی پێغمبەری خوا فەرمووی ئەگەر پشتە ماڵەکەت فراوان و گەورە بوو بی پێچە لە خۆتەوە و ئەگەر بچووک و تەسک بوو بیپێچە بە ناو قەتەوە و تا لە ناوک و بەرەو خوارتەوە دای دەپۆشێت جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بە ڕێککەوتین لەو سەفەرماندا لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ خواردنی هەر پیاوێک لە ڕۆژێکدا یەک خورما بوو دەیمژی و پاشان لە جل و بەرگەکەیدا دەی پێچایەوە و هەڵی دەگرت ئێمە لە برساندا بەکەوانەکەمان لە گەڵای دارەکانمان دەدا و دەمان خوارد تا هەموو لێومان قڵیشی برد و درز درز بوو واتە لە زبری و گەرمی گەڵاکاندا ئێمە سەرکارێکمان هەبوو کە ڕۆژانە دەنکە خورماکەی بەش دەکرد بە سەرماندا سوێن بەخوا لە بەشکردندا یەکێکمانی بیرچ و خورمای بداتێ ئێمەش چوینە ژێر باڵیەوە و بردمان و شایەتیمان بۆدا کە دەنکە خورماکەی وەرنەگرتووە ئەجا یەک خورمای پێدرا وەری گرت و ڕاست بووەوە لە ڕێڕۆشنەکەماندا بەردەوام بووین تا گەیشتنی نەشیوێکی فراوان و لەوێدا بەزین پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕۆیشت بۆ پێشا و دەست بە ئاوگەیاندن منیش دوای کەوتم بە کۆمەڵێک ئاوەوە تەماشای کرد تا دای پۆشێت و دیار نەبێت بەڵام دوو درەخت لەم سەر و ئەو سەری شیوەکەوە دیار بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ چوو بۆ لای یەکێکیان پەلێک لە پەلەکانی درەختەکەی گرت و فەرمووی وەرە بە دوامدا بە ئیزنی خوا درەختەکەش بە دوایدا ڕۆیشت وەک چۆن حشتری ملکەچ بە دوای خاوەنەکەیدا دەڕوات پاشان هات بۆ لای درەختەکەی تر و پەلێک لە پەلەکانی گرت و فەرمووی بە ئیزنی خواوەرە بە دوامدا درەختەکەش بە دوایدا ڕۆشت تا نزیکی کردەوە لە درەختەکەی تر کۆی کردەوە و فەرمووی تێکەڵ بەیەک بن بەسرمدا بە ئیزنی خوا هەردووکیان تێکەڵ بەیەک بوون بەسەریدا و دایان پۆشی و سێبەریان بەسەرەوە کرد جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت منیش هەستام و ڕام کرد ئەوێم بەجێهێشت نەوەک پێغم بەردرودی خی لەسەر بێ هەستم پێ بکات و زیاتر دوور بکەوێتەوە تا دوور کەوتمەوە و لە شوێنێکدا دانیشم و لە خەیاڵدا بووم ئاوڕێکم دایەوە تەماشام کرد پێغەمبەر درودی خی لەسەر بێ بەرەو لای من دێت و دەگەڕێتەوە و دوو درەختەکە جیابوونەتەوە لە یەکتری هەریەکێکان لەلایەکەوە وەستاوە بینیم پێغەمبەر درودی خی لەسەر بێ وەستانێک وەستاوە بەسەر ئیشارەتی بەلای ڕاست و چەپدا کرد بۆ درەختەکان و هەریەکەیان چوونەوە شوێنی خۆیان پاشان بەرەو لای من هات و گەیشتە لام و فەرمووی جابر ئاگاد لێبوو لە کوێ وەستام وتم بەڵێ ئەی پێغەمبەری خوا فەرمووی بڕۆ بۆ لای هەردوو درەختەکە و لە هەریەکەیان پەلێک ببڕە و بیهێنە تا دەگەیتە شوێنی وەستانەکەم ئینجا پەلێکیان فڕێدە بەلای ڕاستدا و ئەوی تریان بەلای چەپدا جابیر دەفەرمێت منیش هەستام و بەردێکم هەڵگرت و شکاندم تا لایەکی تیژ بوو ئینجا هاتم بۆ لای هەردوو درەختەکە و هەریەکەیان پەلێکم لێبڕی پاشان هەردوو پەلەکەم بە دوامدا ڕاکێشا و هێنام تا لە جێگەوەستانەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێوەستام و پەلێکیانم بەلای ڕاستدا فڕێدا و ئەوی تریان بەلای چەبدا پاشان هاتم بۆ لای پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ وتم جێبەجێم کرد ئەی پێغەمبەری خوا مەبەستت لەو کارە چی بوو؟ پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی من تێپەڕیم بەلای دوو گۆڕدا ئەشکەنجە دران پێم خۆش بوو بە تکاکردنم بۆیان ئەشکەنجەکەیان لەسەر سوک بکرێت تا ئەو کاتەی دوو پلکەکە وشک دەبن جابی ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پاشان گەڕینەوە ناو سربازەکانمان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی جابر بانگ بکە بۆ ئاوی دەستنوێش جابی ڕزای خوای لەسەر بێ دەفەرمێ منیش بانگم کرد، کێ ئاوی دەستنوێژی لایە؟ کێ ئاوی دەستنوێژێکی لایە؟ کێ ئاوی دەستنوێژێکی لایە؟ ئینجا وتم، ئەی پێغەمبەری خوا، یەک دڵۆپ ئاوم دەست نەکەوت لە کەسیان. جابیر دەفەرموێت، بەڵام تەنها پیاوێکی ئەنساری مەشکەیەک ئاوی بە چەند دارێکەوە هەڵواسی بوو بە حوشترەکەیەوە بۆ ئەوەی ئاوەکەی سارد بێت و بەشی پێغەمبەری خوای لێ بدات. پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێیوتم بڕۆ بۆ لای فلانی کوڕی فلانی ئەنساری تەماشا بکە و بزانە لە مشکەکەدا ئاوی هەیە جابیر دەفەرمێت ڕۆیشتم و تەماشام کرد تەنها کەمێک ئاوی لە دەمی کوونەکەدا مابەوە ئەگەر ئاوەکە بگەڕایەتەوە ناو کوونەکە ئەویش نەدەما لەبەر وشکی کونە و مەشکەکە پاشان گەڕامەوە بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ و پێم وت ئەی پێغمبەری خوا هیچم تیان نەدیەوە تەنها کەمێ ئاو نەبێ لە دەمی مەشکەکەدا ئەگەر بەرزیکەیتەوە ئاوەکە بگەڕێتەوە ناو مەشکە و کونەکە لەبەر وشکی مەشکەکە ئەویشی تیا نامێنێت پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بڕۆ بۆم بێنە منیش ڕۆیشتم و بۆم هێنا و بەدەستی گرتی و هەندێک شتی فەرموو من باش ئاگام لی نەبوو ئینجا بە دەستی لە هەموو لایەکەوە گوشی و پاشان دایە دەستی من و فەرمووی جابیر بانگ بکە تا منجەڵێکی گەورە بهێنن منیش بانگم کرد ئەی خاوەنی منجەڵە گەورەکەی ئەم سوارانە لە کوێی منجەڵەکەت بێنە ئینجا منجەڵەکەمان بەدەست هەڵگرت هێنامان لەبەر دەستی داماننا پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دەستی کردەوە و پەنجەکانی بڵاو کردەوە و لە بنی مەنجەڵەکەدا داینا و مەشکەکەی دا بە دەستمەوە و فەرمووی هاجابیر بیگرە و ئاو بکە بە دەستمدا و بڵێ بسم الله منیش ئەو کەمە ئاوەی مەشکەکەم کرد بە دەستی داوتم بسم الله بە چاوی خۆم بینیم ئاو بەخوڕ لە نێوان پەنجەکانی دەهاتە دەرەوە ئەوەندەی پێنەچوو مەنجەڵەکە بە تەواوی پڕبوو لە ئاو پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی جابێر بانگ بکە کێ پێویستی بە ئاو هەیە با بێت ئەوەندەی پێنەچوو هەر هەمویان هاتن ئاویان خواردەوە تا تەواو تێر ئاو بوون ئینجا من دەموت کێی تر پێویستی بە ئاوە با بێت تا هەمویان تەواو بوون پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی بەرز کردەوە و دەری هێنا لە مەنجەڵەکە هێشتا تەواو پڕ بوو لە ئاو پاشان مسلمانان سکاڵای برسێتی خۆیان بردە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەویش فەرمووی بەڵکو خی گەورە خواردنیشتان بداتێ بەڕێکەوتین بەڕێکەوتین تا گەیشتی نە قەراغی دەریا دەریا کە یەک شەپۆلیدا و گیاندارێکی هەڵدایە قەراغەکەیەوە پێدەچێت نەهنگ بوو بێت ئێمەش ئاگرمان لە لایەکەوە کردەوە، هەندێ لە گۆشتەکەیمان برژاند و هەندێکمان لێکوڵاند و لێمان خوارد تا بە تەواوی تێر بووین. جابر دەفەرموێت من و فلان و فلان تا پێنج کەسی ژمارد چوینە چاڵایی چاویەوە تایدا ون دەبووین و نەدەبینران تا هاتینە دەرەوە و پەراسوێک لە پەراسوەکانیمان ڕاست کردەوە و چەمانمانەوە و باڵا بەرزترین سوارمان هێنا و بەرزترین کۆپان و سواری بەرزترین حشترمان کرد بە ژێریدا تێپەڕ بوو بەبێ ئەوەی سەری بچەمێتەوە، دوای ئەوە گەڕاینەوە بۆ شاری مەدینە. غەزای عوشەیرە، لە مانگی جەمادی یەکەمدا، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ سەد و پەنجا یان دوو سەد و پەنجا لە موسڵماناندا لە مەدینە دەرچوون، دوای ئەوەی هەواڵی دەرچوونی کاروانێکی بازرگانی قوڕەیشیان پێگەیشت کە لە مەککەوە دەرچووبوون بەرەو شام. و ئەبو سەلەمەی کوڕی عەبدولئەسەدی دانا بۆ بەڕێوەبرنی ئیش و کارەکانی ناو شاری مەدینە واتە پێش نوێژی کردن و وتار خوێندنەوەی مزگەوتی پێغەمبەر و بەڕێکەوتن تا گەیشتە عوشەیرە کە لە ناوچەی یەنبوعی نێوان مەکە و مەدینەیە لەوێ ڕۆژانی جەمادی یەکەم و چەند شەوێک لە جەمادی دووەم مایەوە و ڕێکەوتن نامەی لەگەڵ هۆزی بەنی مدلەج و هاوپەیمانەکانیان لە بەنی زومرەدا ئەنجامدا عەمماری کوڕی یاسر ڕەزای خوای لەسەر بێ یەکێک لە ڕووداوەکانی ئەم غەزایەمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت من و عەلی کوڕی ئەبی تاالب لە غەزای ئەلعوشەیرەدا بەیەکەوە بووین کاتێک لەوێ دابەزین و ماوەیەک ماینەوە هەندێک لە خەڵکی بەنی مدلەجمان بینی کە بیرێکیان هەڵدەکەن لە ناو خورماکانیاندا عەلی کوڕی ئەبی تاالب بە منی وت باوکی یەقدان بۆ نەچین تەماشای ئەو خەڵکە بکەین تا بزانین چۆن کار دەکەن منیش وتم گەر ئارەزوود لێبێت با بڕۆین ئینجا ڕۆیشتین بۆ لایەن و ماوەیەک تەماشامان کردن تا نزیک بوو خەومان لێبکەوێ پاشان من و علی چوین لە ناو خۆڵە نەرمی ژێر سێبەری هەندێک دار خورمای بچووکدا پاڵکەوتین و خەومان لێکەوت سوێن بەخوا ئاگامان لە خۆمان نەمابوو تا پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ جوڵان دینیەوە لە خەو هەستاین و خۆڵاوی بووین بەو خۆڵەی کە لەسەری پاڵکەوتبووین. ئا لەو ڕۆژەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە عەلی کوڕی ئەبو تالیبی فەرموو، ئەوە چیتە ئەی خۆڵاوی؟ بەهۆی ئەو خۆڵاوی بوونەی کە پێیەوە دیار بوو. پاشان فەرمووی، ئایا باسی دوو کەسی خراپترین و چەپەڵترین کەستان بۆ بکەم لەناو خەڵکدا؟ وتمان، بەڵێ ئەی پێغەمبەری خوا. ئەویش فەرمووی، ئەحیەمەر، پێدەچێت مانای سوورە کورتە باڵاکەی سەموود بێ کە حوشترەکەی سەر بڕی. وە ئەو کەسەی کە ئالێرە دەدا ئەی عەلی، وە دەستی خستە سەر سەری تا ئەمە تەڕ دەکات، وە بە دەستی ڕیشی گرت. لەم غەزایەدا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و موسڵمانان تووشی شەڕ نەهاتن، پاشان گەڕانەوە شاری مەدینە. غەزای سەفوان ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ پاش گەڕانەوەی لە غەزای عوشەیرە و هاتنەوەی بۆ ناو شاری مەدینە چەند شەوێکی کەمی بەسەردا تێپەڕی کە نەدەگەیشتە دەشەو تا ئەوە بوو کەرزی کوڕی جابیری فەهری پەلاماری بەشێک لە مەڕ و ماڵات و پاوەنەکانی شاری مەدینەیدا پێغەمبەریش درودی خوای لەسەر بێ لەگەڵ بەشێک لە مسلماناندا بەدوای کەوتن تا گەیشتنە شیوێک لە ناوچەی بەدردا کە پێیان دەوت شیوی سەفوان کەرزی کوڕی جابر دەرباز بوو پێی ڕانەگەیشتن ئەمەش پێی دەوترێت غەزای بەدری یەکەم پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەڕایەوە ناو شاری مەدینە و تیایدا مایەوە تا کۆتایی مانگی جەمادی دووەم و مانگی ڕەجەب و شەعبان و لەم غەزایەشدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ زەیدی کوڕی حاریسەی لە جێ خۆی کردە فەرمانڕەوا تا لە غەزاکە گەڕایەوە سریەی سەعدی کوڕی ئەبی وەقاس ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ سعدی کوڕی ئەبی وەقاسی لەگەڵ هەشت لە مهاجریندا نرد بەرەو خەڕاز ئەوان بەڕێکەوتن تا گەیشتە ئەو جێگەیە لە خاکی حیجازدا پاشان گەڕانەوە و تووشی هیچ شەڕێک نەهاتن لە ڕیواەتێکی زعیف داوا هاتووە لە سعدی کوڕی ئەبی وە قاسەوە کە ژمارەیان سەد کەس بووە و بە مەبەستی ڕێگرتن بە کاروانێکی قوڕش چوون و هەندێکیان ڕۆیشتون و هەندێکیشیان گەڕاونەتەوە ناو شاری مەدینە سریەی عەبدوڵای کوڕی جەحش. عروەی کوڕی زوبەیر و ئیبن و ئیسحاق دەفەرموون، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پاش گەڕانەوەی لە غەزای سەفوان یان لە بەدری یەکەم کۆمەڵێکی نارد و ئەبو عوبەیدەی کوڕی جەراحی کردە سەرکردەیان کاتێک ویستی بڕوات فرمێسک لە چاوەکانی هاتە خوار لە ناڕەحەتی دوورکەوتنەوەی لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆیە ئەوی لابرد و عەبدوڵای کوڕی جەحشی خستە جێگەی ئەو کۆمەڵەش لە هەشت کەس لە مهاجرین پێکهاتبوون هیچ ئەنساریەکیان لەناودا نەبوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە عەبدوڵای وت بڕۆ هەواڵی قوڕیشمان بۆ بێنەرەوە و فەرمانی پێکرد کە هیچ شەڕ و جەنگێک نەکات چونکە لە کاتی مانگە حرامەکاندا بوو و نامەیەکی بۆ نووسی پێش ئەوەی ئاگاداری بکاتەوە کە بەرەو کوێ بچێ و پێی فەرموو تۆ و هاوەڵەکانت بەڕێکەون تا دوو ڕۆژ و نامەکە مەکەرەوە تا دەگەیتە جێگەی فڵان و فڵان. کە گەیشتیتە ئەوێ، نامەکەت بکەرەوە و بڕۆ جێبەجێی بکە و زۆر لە هیچ کەسێک مەکە لە هاوەڵانت تا لەگەڵت بێن. و لەم سریەیەدا هاوەڵەکانی عەبدوڵڵای کوڕی جەحش ڕەزای خوای لەسەر بێ ئەمانە بوون. ئەبو حوزەیفە، عوتبەی کوڕی ڕەبیعە، عوکاشەی کوڕی موحسین، عوتبەی کوڕی خەزوان، سەعدی کوڕی ئەبی الوەقاس، عامری کوڕی ڕەبیعە، واقدی کوڕی عەبدوڵڵا، خالیدی کوڕی بەکیر، سوهەیلی کوڕی بەیزا. هەموو بە ڕێکەوتن لەگەڵ عەبدوڵای کوڕی جەحشدا تا گەیشتنە ئەو جێگەی بۆیان دیاری کرابوو. ئینجا عەبدوڵا نامەکەی کردەوە و تەماشای کرد ئەمەی تیا نووسرابوو. هەر تەماشای ئەم نووسراوەت کرد، بە ڕێکەوە تا دەگەیتە نەخلەی نێوان مەککە و تائیف و لە نزیکەوە چاودێری قوڕەیش بکە هەواڵەکانیان بزانە و پێمان بگەیەنەرەوە کاتێک عەبدوڵا لە خوێندنەوەی نامەکەی تەواو بوو وتی گوێگر و گوێڕایەڵین پاشان بە هاوەڵەکانی وت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی پێ کردووم بەڕێکەوم بۆ دۆڵی نەخلە تا چاودێری قوڕەیش بکەم و هەواڵ و زانیارییەکانی پێ بگەێنمەوە و داوای لێ کردووم کە زۆر لە هیچ کەسێکتان نەکەم تا لەگەڵم دابێت هەر کەسێکیش لە ئێوە شەهیدی دەوێ و پێی خۆشە پێی بگا با لەگەڵم دابێ و هەر کەسێکیش لە ئێوە ئەوەی پێ ناخۆشە با بگەڕێتەوە بەڵام من وا بەڕێ دەکەوم بۆ جێبەجێکردنی فەرمانەکانی پێغەمبەر درودی خی لەسەر بێ عەبدوڵا بەڕێ کەوت، خۆی و هاوەڵەکانی و هیچ یەکێکیان نەگەڕانەوە. بەڕێ کەوتن بە بەرزاییەکانی حیجازدا تا گەیشتنە چاڵی بوحران لە سەرووی فەرەعەوە. لەوێ سەعدی کوڕی ئەبی وەقاس و عوتبەی کوڕی غەزوان حوشترەکەیان لێ ون بوو کە بە نۆرە سواری پشتی دەبوون. ئەوان لەوێ جێمان تا بە دوایدا بگەڕێن. عەبدوڵا و هاوڕێکانی بەڕێ کەوتن تا گەیشتنە دۆڵی نەخلە و لەوێ دابەزین و چاودێری چواردەوریان دەکرد لەو کاتەدا چوار حوشتر باری قوڕەیش هاتن، ئەوانیش عەمری کوڕی حەزرەمی و عوسمانی کوڕی عەبدوڵڵا و نەوفەلی کوڕی عەبدوڵڵای مەخزوومی و حەکمی کوڕی کیسان کە مێوژ و پێستە و هەندێک کاڵای بازرگانی تری قوڕەیشیان پێ بوو لە تائیفەوە هێنابوویان بەرەو مەککە. ئەوان هاتن و لە نزیک عەبدوڵڵا و هاوەڵانی دابەزین و کاتێ ئەوانیان بینی ترسان. عوکاشەی کوڕی موحسین بوو یاخود واقیدی کوڕی عەبدوڵڵا، کە سەری تاشیبوو سفری کردبوو خۆی نیشانی ئەوان دا و کاتێ قوڕەیشەکان ئەمەیان بینی وتیان ترسمان لێیان نییە ئەوانە بۆ عەمرەکردن هاتوون و بێترس بوون چونکە ئەوە لە ڕۆژی کۆتایی مانگی ڕەجەبدا بوو عەبدوڵا و هاوەڵەکانی ڕاوێژیان لەگەڵ یەکدا کرد وتیان سوێن بەخوا گەر ئەم شەولەیان گەڕێن دەچن تا دەگەنە ناوچەی حرەم و هیچمان پێ ناکرێ لەگەڵیاندا و گەر بیانکوژین مانگەکەش مانگی حەرامە بۆیە هەمویان دوودڵ بوون کە پەلاماریان بدەن پاشان ورەیان بەخۆیاندا و کۆبوون لەسەر پەلاماردانیان و ئەوی لێیان بەردەستکەوت بیکوژن و ئەو کەلوپەلەی پێیانەوە گرت بیبەن واقیدی کوڕی عەبدوڵڵا تیرێکی گرتە عەمری کوڕی مەخزومی و کوشتی عوسمانی کوڕی عەبدوڵڵا و حەکەمی کوڕی کیسان دەستگیرکران و بەڵام نەوفەلی کوڕی عەبدوڵڵا ڕایکرد و دەستگیرنەکرا. عەبدوڵا و هاوەڵەکانی بە حوشتر و بارەکان و دوو دەستگیرکراوەکە گەڕانەوە عەبدوڵا بە هاوەڵەکانی وت ئەوەی دەستمان کەوتووە دەیکەینە پێنج بەش بەشێکی دەدەینە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەمە پێش ئەوەی خوای گەورە ئەم بەشە دیاری بکە ئەوە بوو بەشەکەی پێغەمبەری جیاکردەوە و ئەوانی تری دابەش کرد کاتێ کە گەڕانەوە ناو شاری مەدینە و چوونە لای پێغەمبەری خوا و هەواڵەکەیان پێ ڕاگەیان پێی وتن سوێن بەخوا فەرمانم پێ نەکردن بە شەڕکردن لە مانگی حەرامدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو بەشەی وەرنەگرت لێیان و حشتر و بار و دوو دەست بەسەرەکەی دانا و ڕایگرت عبدوڵا و هاوڵەکانی ئەمەیان بینی و وتەکەی پێغەمبەریان بیست زۆر پێیان ناخۆش بوو گومانیان وابوو کە تیاچوون و هەڵەیەکی گەورەیان ئەنجامداوە و برا مسوڵمانەکانیان گازندەیان کردن لەسەر ئەم کارەیان قڕیش کاتێک ئەم هەواڵیان پێگەشتەوە وتیان محەممەد و هاوڵەکانی مانگە حرام کراوەکانیان بۆ خۆیان حەڵال کرد و خوێنیان تیا ڕشت و پیاوانیان دەست بەسەر کرد و سامانیان تیادا بەتاڵان برد هەندێک لە مسوڵمانان کە هێشتا کۆچیان نەکردبوو لە مەککە مابوونەوە وەڵامیان دەدانەوە و دەیانوت ئەوان ئەو کارەیان لە مانگە حەرام کراوەکاندا ئەنجام نەداوە بەڵکو لە مانگی شەعباندا ئەنجامیان داوە جوولەکەکانی مەدینەش دەیانوت عەمر مانای ئەوەیە کە شەڕ ئاوەدان بێ و حەزرەمی مانای ئەوەیە کە شەڕ ئامادە بێ واقیت بە مانای بڵێسە دەسێنێ بەڵام هەموو پێشبینیەکانی جوولەکە بەسەر خۆیاندا شکایەوە و و اخراج اهله منه اکبر عند اللە و الفتنە اکبر من القتل واتە ئەگەر ئێوە کوشتارتان ئەنجام دابێت لە مانگە حرام کراوەکاندا ئەوان ڕێگریان دەکردن و ئێوەیان دوور دەخستەوە لە مەسجد الحرام و ئێوەی دانیشتوی شاری مەکەیان دەرکرد لە مەکە ئەمانە گەورەترە لای خوا لەو کوشتارەی مسوڵمانەکان لە ئێوەیان کرد و مسوڵمانانیان ناچار دەکرد و زۆریان لێ دەکردن تا لە باوەڕیان پاشگەز ببنەوە و بگەڕێنەوە سەر بێ باوەڕی ئەم کارەش گەورەترە لای خوا لە کوشتار و خوای گەورە دەفەرمێت أعوذ بالله من الشيطان الرجيم ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم إن استطاعوا واتە ئەوان لێرە بەدواوە بەنیازن کاری گەورەتر بەرامبەر ئێوە ئەنجام بدەن بەوەی بجەنگێن لەگەڵتاندا تا لە توانایاندا هەبێت بۆ ئەوەی ئێوە لە ئاینەکەتان دوور بخەنەوە و دەست بەردار نابن واز ناهێنن لە دوژمنایەتیتان کاتێک خی گەورەم ئاەتانی دابەزاند و دوودڵی و نیگەرانی و ترسی لەسەر مسلمانەکان ڕەواندەوە. ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەست بە سەرا گیراوەکانی بەش کرد و قوڕیش نوێنەری خۆی نرد بۆ لای پێغەمبەری خوا بۆ ڕێکەوتن لەسەر ئازادکردنی هەردوو دیلەکە بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئێمە هەردوو دیلەکانتان ئازاد ناکەین تا ئەو دوو هاوڕێمان واتە سەعد و عوتبە نەگەڕێنەوە ئێمە دەترسین لەوەی ئێوە بیان کوژن گەر بیان کوژن ئێمەش ئەم دوانە دەکوژین ئەوەنەی پێ نەچوو سەعد و عوتبە گەڕانەوە بۆ مەدینە ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەردوو دیلەکەی بۆ ئازاد کردن و یەکێکیان کە ناوی حەکەمی کوڕی کیسان بوو موسڵمان بوو لای پێغەمبەر مایەوە و موسڵمانێکی زۆر باش دەرچوو تا شەهید بوو لە بیئرلمەعونەدا بەڵام ئەوی تریان گەڕایەوە بۆ مەککە و لەوێ بە کافری مرد هەندێک لە مسلمانان لە ناو خۆیاندا سەبارەت بە سریەکەی عەبدوڵا و هاوەڵانی دەیانوت گەر ئەوان تووشی تاوان نەبوو بن پاداشتیان نییە یاخود گەر سامانیان دەستکەوت بێت پاداشتیان نییە عبدوڵا و هاوڵەکانی کاتێک ناڕەحەتیەکەیان بەسەرەوە لاچوو پێیان خۆش بوو پاداشتیان بەدەست هێنابێ ئیبن هیشام دەفەرموێت ئەمە یەکەمین دەستکەوتی مسلمانان بوو ئەمری کوڕی حەزرەمیش یەکەمین کوژراوی کافرەکان بوو عوسمانی کوڕی عەبدوڵا و حەکەمی کوڕی کیسان یەکەمین دیلی کافرەکان بوو ئەڵلقەی 28 وریایی و ئاگا لە خۆبوونی ئەبوو سوفیان و دەربازکردنی کاروانەکە بەڕێزان دیارە لە ئەڵلقەی ڕابردوودا چەند بەسەرهاتێک لە بەسەرهاتەکانی جەنگی بەدرو ئەو پێشەکیانەی کە لەو جەنگەدا ڕوویدا ئاماژەمان پێکرد بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیشدا بەردەوام دەبین ابن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەبو سوفیان کاتێک کە نزیک بووە لە ناوچە بەرزاییەکانی حیجاز بە وریاییەوە دەڕۆیشت و هەواڵی کۆ دەکردەوە و هەر کەسێکی پێ بگەیشتایە پرسیاری لێ دەکرد تا هەواڵێکی لەلایەن هەندێک سوارەوە پێگەیشت کە محەممەد خۆی و هاوەڵانی ئامادە و ساز کردووە بۆ تۆ و کاروانەکەت ئیتر زۆر بە وریاییەوە دەڕۆیشت ئیبن و ئیسحاق دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ بەرەو شیوی ڕەوحا و بەسەر ناوچەی شنوکەدا ڕۆشت تا گەیشتە بیری سزجی ڕەوحا پاشان لەوێەوە بەڕێکەوت تا گەیشتە ناوچەی منسەریف و لە دەستی ڕاستی ڕێگەی شاری مەکەوە بەسەر نازلیەدا ڕۆشت بە مەبەستی گەیشتن بە مەرزی بەدر تا ئاگادار و گوێ قوڵاغ بن لە هەواڵەکانی ئەبوو سوفیان و کاروانەکەی ئەوە بوو بەس بەس و عادی خۆیان گەیان دە ناوچەی جوهینە و هەواڵیان زانی کە ئەبوو سوفیان کاروانەکەی لە پاش ڕۆژێک یان دوو ڕۆژ دەگەنە مەرزی بەدر ئەم هەواڵەشیان کاتێ دەستکەوت کە هەردووکیان گەیشتنە بەدر و لای تەپۆڵکەیەکی نزیک ئاوەکە لایاندا و مەشکۆڵەکانیان پڕ کرد لە ئاو و مەسجدی کوڕی ئەمری جوهنی ئەوانی بینی و ئەوان هەواڵەکەیان لە گفتوگۆی دوو ئافرەتی ئەو ناوە وەرگرت و پاشان گەڕانەوە بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ هەواڵەکەیان پێڕاگەیاند ئەبوو سوفیانیش زۆر بە وریایەوە لە پێش کاروانەکەدا دەڕۆیشت تا گەیشتە ئاوەکەی بەدر بە مەجدی کوڕی ئەمری وت ئایا هیچ کەسێکت لەم ناوە بینیوە کە جێی گومان بن ئەویش وتی کەسم نەدیوە گومانم لی هەبێت تەنها دوو حشتر سوار نەبێ کە لایەندایە لای ئەو تەپۆلکەیە و مەشکۆڵەکانیان پڕ کرد لە ئاو و ڕۆیشتن ئەبوو سوفیان ڕۆیشتە جێگەی لادانەکەیان و ترسی حوشترەکانی شکاند و پشکنی و تەماشای کرد ناوکە خورمای تایە بۆیە وتی سوێن بخوا ئەمە ئالفەکانی دانیشتوانی شاری مەدینەیە ئەوە بوو خێرا بەرەو قەراغی دەریاکە ڕۆیشت و لە بەدر دوورکەوتەوە موسای کوڕی عقبە دەفەرمێت هەر لەوێدا پیاوێک لە بەنی غیفار کە ناوی زەنزەمی کوڕی ئەمر بوو نردی بۆ لای قوڕیش کە زوو خۆتان ئامادە بکەن و بێن بە هانای کاروانەکەتانەوە و بیپارێزن لە محەممەد و هاوڵەکانی عاتیکەی کچی عبدولمطلیبی پوری پێغمبەر درودی خی لەسەر بێ پێش سێ ڕۆژ لە هاتنی زەمزەم بۆ مەکە خەوێکی بینی کە ترساند بووی ئەویش نردی بە دوای عباسی کوڕی عبدولمطلیبی برایدا و پێیوت ئەی براکەم سوێند بەخوا ئەم شەو خەوێکم بینی تۆقاندمی وەترسام کە ناڕەحەتی و مصیبەت ڕووبکاتە خزمانت ئەمەی بۆت دەگێڕمەوە لای کەس مەیدرکێنە عباس وتی چیت بینیوە عاتی کەوتی سوارێکم بینی بەسەر حشترەکەیەوە لە ئەبتەح وەستا پاشان بە دەنگێکی بەرز هاواری کرد هەی غەددارەکان دەرچن بۆ جێگەی کوشتنەکانتان لە دوای سێ ڕۆژدا خەڵکانم بینی لی کۆببوونەوە پاشان چووە لای کەعبە و خەڵکی بە شوێنیەوە دوای کەوتبوون کاتێک ئەوان بە چوار دەوریەوە بوون حشترەکەی بەرز کردەوە سەر کەعبە و دیسان هاواری کرد و وتی هەی غەددارەکان دەرچن بۆ جێگەی کوشتنتان لە دوای سێ ڕۆژدا پاشان حشترەکەی گەیاندە سەر شاخی ئەبی قوبەیس و هەمان هاواری دووبارە کردەوە پاشان بەردێکی لە شاخەکەەوە بەرەو خوار تل کردەوە و هات تا گەیشتە بنی شاخەکە پارچە پارچە بوو خان و ماڵ نەما لە شاری مەککەدا بەشێک لە بەشەکانی بەردەکە نەچێتە ناوی عباسی شووتی بەڕاستی خەوێکی ترسناکە تۆش بۆ کەسی تری مەگەڕەرەوە و باسی مەکە پاشان عباس دەرچوو لە ماڵ و گەیشت بە وەلیدی کوڕی عوتبە کە هاوڕێی بوو خۆی پێنەگیرا و خەوەکەی لا باس کرد و داوای لێکرد لای کەس نەیدرکێنێ وەلیدیش لای عوتبەی باوکی گێڕایەوە. پاشان باسەکە لە مەککە بڵاو بووە و لە شوێنە گشتیەکاندا باز دەکرا. عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەیانی زوو ڕۆیشتم تا بە چواردەوری کەعبەدا بسوڕێمەوە تەماشا دەکەم ئەبوو جەهلی کوڕی هیشام لەگەڵ کۆمەڵێک لە قڕیش دانیشتبوون و باسی خەوەکەی عاتیکە دەکەن کاتێک ئەبوو جەهل منی بینی وتی باوکی فەزل گەر تەوا بوویت لە سوڕانەوە بە چوار دەوری کەعبەوە وەرە بۆ لامان منیش کە تەواو بووم ڕۆیشتم تا لەگەڵیان دانیشتم و ئەبوو جەهل پێیوتم هەی کوڕانی عبدول متەلیب کەی ئەم پێغەمبەرە ژنەتان تیاپەیا بووە منیش وتم کامە ئەبوو جالوتی ئەو خەوەی کە عاتیکە بینیوێتی منیش وتم جا چی بینیوە؟ ئەبوو جەهل وتی، کوڕانی عەبدولموتەلیب هەر بەوەوە نەوەستان کە پیاوانتان بکەنە پێغەمبەر تا گەیشتە ئەوەی ئافرەتانیشیان خۆیان بکەنە پێغەمبەر. عاتیکە وای بڵاو کردوتەوە کە ئێمە دوای سێ ڕۆژی تر دەردەچین بۆ جەنگ ئێمەش ئەم سێ ڕۆژە لەسەرتان دەوەستین گەر وتەکە ڕاست بێت ئەوە دێتە دی و ئەگەر سێ ڕۆژەکە تێپەڕی و هیچ نەهاتە دی ئەوا نووسراوێکتان لەسەر دەنووسین کە ئێوە درۆزنترین بنەماڵەی عەرەبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت سوێن بەخوا زۆر بایەخم بە وتەکانی نەدا تەنها ئەوە نەبێت کە نکۆڵیم کرد لەوەی کە عاتیکە هیچی بینی بێ و لە یەک جیابووینەوە ئێوارەی ئەو ڕۆژە هیچ ئافرەتێک نەما لە ئافرەتەکانی بنەماڵی عبدول متەلیب هەر هەموویان لێم کۆبوونەوە و پێیان وتم بێدەنگ بوویت لەم تاوانبارە پیسە کە وتەی ناشرین بە پیاوانمان بڵێ تا گەیشتە ئەوەی وتەی ناشرین بە ئافرەتانیشمان بڵێت تۆش گوێت لێ بوو بەڵام هیچ تووڕەبوونێکت نەبوو بۆ ئەوانەی گوێت لێ بوو عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت منیش پێم وتن سوێند بەخوا من هیچ بایەخێکم بە وتەکانی نەدا و بە گەورەم نەزانی بەڵام سوێن بەخوا دەچمەوە یەخەی پێدەگرم گەر دووبارەی کاتەوە تۆڵەی هەمووتانی لێ دەکەمەوە ئەوە بوو لە بەرەبەیانی ڕۆژی سێهەمی خەوەکەی عاتیکە لە ماڵ چوومە دەر و من زۆر پەست و تووڕە بووم بە دوای ئەبوو جەهل دادەگەڕام تا تۆڵەی لێ بکەمەوە چوومە لای کەعبە و بەرچاوم کەوت و بەرەو ڕووی ڕۆیشتم تا ڕێگەی پێ بگرم چونکە ئەو پیاوێکی سووکی چاوتیژ و زمانتیژ و ڕووگرژ بوو ئەبو جەهلم بینی لای دا و بەپەلە و خێرا بەرەو دەرگای چوونە دەرەوەی مزگەوتی کەعبە دەڕۆیشت منیش لە دڵی خۆمدا دەموت ئەوە چیەتی هەی لەعنەتی خوای لێ بێت بۆ وا لە ترسا دەڕوات عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت تەماشا ئەکەم ئەبوو جەهل گوێی لە هاوارەکەی زەمزەم بوو لە دەرەوەیە بۆیە وا خێرا دەڕوات و من گوێم لێ نەبوو بێ ئاگا بووم لەم هاوارە هەموو خێرا ڕۆیشتین بەرەو هاوارەکە و تەماشاکەین زەمزەمی کوڕی عەمری غەفاری لە ناوڕاستی شیوەکەی دەرەوەی کەعبە وەستاوە، بەسەر حوشترەکەیەوە و لووت و گوێی حوشترەکەی هەڵقڵیشاندووە و کۆپانەکەی بە پێچەوانەوە بەستووە و یەخەی کراسەکەی دادڕیوە و هاوارەکات و دەڵێت، ئەی کۆمەڵانی قوڕەیش! کاروانەکەتان، کاروانەکەتان، سامانەکەتان لەگەڵ ئەبوو سوفیانە، محەمەد و هاوەڵانی بۆ دەست بەسەراگرتنی دەرچوون، باوەڕ ناکەم پێیان بگەن، ئەی هاوار فریاکەون، ئەی هاوار فریاکەون. عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، ئەم هەواڵە کوتوپڕە وای لێکردی من و ئەبوو جەهل هەریەکەمان بیری ئەوی تری نەبێت، خەڵکانی مەککە بە پەلە خۆیان ئامادە کردووتیان محەممەد و هاوڵانی گومانیان وایە کە ئەمەش بارە حشترەکانی ئبن حەزرەمیە نەخێر هەرگیز وانە سوێن بەخوا بۆیان دەردەکەوێت ئەم جارە وەک جاری پێشتر نییە عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەم جۆرە سرجەم دانیشتوانی مەکە خۆیان ئامادەکرد بۆ دەرچوون دوو جۆر بوون هەندێکیان خۆیان دەڕشتن و هەندێکیان یەکێکیان لە جێ خۆیان دەنارد بەڵام ناودارەکانی قڕێش کەسیان دوا نەکەوتن لە بەشداریکردنی ئەم جەنگە تەنها ئەبوو لە هەبی کوڕی عبدولمتەلیب نەبێ و دوا کەوت و عاسی کوڕی هیشامی لە بەنی مغیرە لە جێی خۆی نرد چونکە عاس چوارهزار درهم قەرزاری ئەبوو لە هەب بوو بڕیاری دا بیبەخشێت گەر لە جێی ئەو بۆ ئەم جەنگە بچێ. هەموو دانیشتوانی مەککە بە بیستنی ئەم هەواڵە تۆقین و زیاتر ترسان لە خەوەکەی عاتیکە. بە هەموو وڵاخێکی چاک و خراپەوە خۆیان ئامادە کرد و ئەبوو جەهل دەیوت. محەمەد گومانی وایە ئەوەی لە ناوچەی نەخلەدا بە دەستی هێنا ئەم جاریش بە دەستی بێنێ؟ بۆی دەردەکەوێت کە ئێمە پارێزگاری لە کاروانەکەمان دەکەین یان نا؟ قوڕەیشیەکان لە خۆ ئامادە کردنیاندا بە بیریان هاتەوە کە دوژمنێکی تریشیان لەسەر ڕێگەدایە ئەویش هۆزی بەنی بەکرە و ترسان لەم هێرشیاندا بکەونە نێوان دوو دوژمنەوە بۆ یە کەمێک سارد بوونەوە لەم کارەیان عروەی کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک قڕێشیەکان کۆبوون لەسەر ئەم ڕۆیشتیان ئەو دوژمنایەتیان بەبییر هاتەوە کە لە نێوان ئەوان و بەنی بەکردا هەیە نزیک بوو ئەمەش وایان لێ بکات لەم کارەیان گەڕێن و پەشیمان ببنەوە ئەو کات ئیبلیس لە وێنەی سوراقی کوڕی مالیکی کوڕی جوحشمی مود لە جیدا خۆی نیشاندان کە سوراقە یەکێ بوو لە گەورە پیاوانی سرجەم هۆزەکانی بەنیکینانە و پێیوتن من پەناتان دەدەم لەوەی کە کینانە لە دواتانەوە هیچ کارێک بکەن کە ئێوە پێتان ناخۆش بێت واتە کاتێک کە شەیتان کارەکانیانی لاجوانکردن و پێی وتن ئێوە ئەمڕۆ کەس ناتوانێت بەسەرتاندا زاڵ بێ و من پشتتان دەگرم و پەناتان دەدەم ئیبن عباس ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت ئیبلیس لەگەڵ هەندێک سەربازە شەیتانەکانیدا هات بە ئاڵایەکەوە خۆی لە شێوەی سوراقەی کوڕی مالیکدا و سربازەکانی لە شێوەی پیاوانی بەنی مدلجدا هات و بە موشریکەکانی وت من پەناتانم و کەس نییە بتوانێت ئەمڕۆ بەسەرتاندا زاڵ بێت ئەبوو جەهل ئومەیەی کوڕی خەلەف هان دەدات بۆ بەشداربوون لە جەنگی بەدەر ئومەیەی کوڕی خەلەف یەکێ بوو لە سەرکردە ناودارەکانی قوڕیش کاتێک کە هاوڕێ مدینەیەکەی کە ناوی سعدی کوڕی مەعاز بوو هات بۆ مەکە بۆ ئەمرەکردن بە ئومەیەی ڕاگەیاند کە پێغەمبەر درودی خی لەسەر بێ هەڕەشەی کوشتنی ئومەیەی کردووە لە دەرەوەی شاری مەککە ئومەیەش لەم هەواڵە زۆر ترسا و بڕیاریدا کە لە مەکە نەچێتە دەرەوە ئیبن و مەسعود ڕزای خی لە سەروێ دەفەرمێت کاتێک جەنگی بەدر هاتە پێش ئەبوو جەهل خەڵکانی هاندا بۆ بەشداربوون لەم شەڕدا وتی ئەی خەڵکینە فریای کاروانەکەتان کەون ئۆمە یەش پێی ناخۆش بوو لەم جەنگەدا بەشدار بێت ئەبوو جەهل هات بۆ لای و پێیوت باوکی سەفوان تۆ یەکێکیت لە ناودارانی مەکە خەڵکی هەر کات تۆ ببینن دواکەوتویت لەم جەنگەدا ئەوانیش دوا دەکەون هیچ نەبێ ڕۆژێک دوو ڕۆژ لەگەڵمان وەرە ئەبوو جەهل لەگەڵیدا خەریک بوو تا قایلی کرد بە بەشداربوونی ئۆمە یەشوتی ناچارت کردم کە بەشداری بکەم بەڵام سوێن بەخوا دەبێت باشترین حشتر بکڕم لە مەککەدا واتە بۆ مەبەستی ڕاکردن لە جەنگدا و گەڕانەوە بۆ مەکە ئومەیە هاتەوە ماڵەوە و بە ژنەکەی وت دایکی سەفوان ئامادەم بکە و کەلوپەلم بۆ پێچەرەوە ئەویش پێیوت باوکی سەفوان بیرت چوو برامەدینە یەکەت چی پێوتیت باوکی سەفوان ژووتی نەخێر تەنها دەمەوێت تا جێیەکی نزیک بڕۆم کاتێک ئومیە چووە دەر بۆ بەشداربوون لەم جەنگە دەگەیشتە هەر لادان و جێگەیەک دەست بە جێ حشترەکەی دەبەستەوە بۆ ئەوەی پێی بگەڕێتەوە بەم جۆرە بەردەوام بوو تا خی گەورە بە کوشتنی برد لە بەدردا لە ڕیواەتێکی تردا دەردەکەوێت کە ئەبو جەهل پلانێکی تر ڕێکدەخات بۆ ناچارکردنی ئومەیە تا بەشدار بێت لەم جەنگەدا عقبەی نارد بۆ ئابڕوبردننی ئومەیە لە ناو خزمانیدا ئبن و ئیسحاق دەفەرمێت عبدوڵای کوڕی ئەوی نەجیح بۆی گەڕامەوە وتی ئومەیەی کوڕی خەلەف بڕیاری دانیشتن و بەشداری نەکردنی لەم جەنگەدا بوو چونکە پیاوێکی گەورە و قرس و بە ساڵاچوو بوو عقبەی کوڕی ئەبی معید هات بۆ لای ئومەیە لە کاتێکدا کە دانیشتبوو لە ناو خزمانیدا جێگوڵاو و بخوردێکی پێ بوو کە ئەمە تایبەت بوو بۆ ڕازاندنەوەی ئافرەتان هێنای و لەبەردم ئومەیە داینا و پێیوت باوکی عەلی خۆت بۆن خۆش بکە چونکە تۆ لە ڕیزی ئافرەتانی ئومەیەش پێیوت خوا خۆت و ئەو کارەی پێی هاتووی ڕیسوا کات پاشان خۆی ئامادە کرد بۆ بەشداربوون لەم جەنگەدا ئەبوو جەهل هەر بەو کارەوە نەوەستا بەڵکو عباسی مامی پێغمبەر درودی خی لەسەر بێ و ناودارانی هۆزی عبدولمتەلی بوو خزمانی پێغمبەری درودی خی لەسەر بێ ناچار کرد بە بەشداربوون و ڕاپێچی شەڕەکەی کردن بە خەرجی خۆیانەوە لەگەڵ ئەوانش کە بەنهێنی مسلمان ببوون ابن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کەسانێ هەبوون کە بە نهێنی مسوڵمان بووبوون و موشریکەکان بە زۆر ڕاپێچی شەڕی بەدریان کردن لەگەڵیاندا بوون و ژمارەیان زیاد دەکردن و هەندێکیشیان بە کوشتن چوون. دەرچوونی سوپای مشریکەکان بۆ بەدر و گەڕانەوەی هەندێکیان ئبنوێس حەق دەفەرمێت مشریکەکان ژمارەیان 950 کەس بوون لەگەڵ 100 یان 200 ئەسب سوار لە ڕیوایەتەکەی الامویدا هاتووە ژمارەیان شەست ئەسپ سوار بوو لەگەڵ شەسەد قەڵغان لە سنگ بەستوو لەگەڵ هەندێک ئافرەتی گۆرانی بێژدا بە دەفەوە گۆرانیان بۆ ناشرینکردنی مسلمانەکان دەوت لەم جەنگەدا مشریکەکان ئەوانەی کە بەلایەنەوە پەسەند نەبوو بە زۆر لەگەڵ خۆیاندا ڕاپێچیان کردبوون لەوانە عباسی کوڕی عبدولمتەلیب نەوفەلی کوڕی حارس و تاالب و عقیلی کوڕی ئەبی تاالب خەرجی و ئازووقەی سوپاکەیان دابوو بەسەر عەباسی کوڕی عەبدولموتەلیب و ئەبولبوختوریدا، بە بەشداربوونی ئەبوجەهل و ئومەیەی کوڕی خەلەف و سوهەیلی کوڕی عەمر و شەیبەی کوڕی ڕەبیعە و عوتبەی کوڕی ڕەبیعە و نەبیهە و مونەبیهی دوو کوڕانی حەجاج و هەموو ڕۆژێک نۆ تا دە حوشتریان بۆ خواردنی سوپاکەیان سەردەبڕی. موسای کوڕی عوقبە و عوروەی کوڕی زوبەیر و ئیبن ئیسحاق دەفەرموون، قوڕەیش بەڕێ کەوتن تا گەیشتنە جوحفە و لەوێ دابەزین. جوهەیمی کوڕی سەڵتی کوڕی مەخرەمەی کوڕی عەبدولموتەلیبی کوڕی عەبدولمەناف خەوێکی بینی کە هەستا لە خەو بۆی گێڕانەوە وتی، لە خەومدا وام دەزانی کە من لە نێوان خەو و بەئاگابووندام. تەماشام کرد پیاوێک بەسەر ئەسپەکەیەوە و حوشترێکی بە دواوە بوو، بەرەو ئێمە هات و وەستا وتی، عوتبەی کوڕی ڕەبیعە کوژرا. شەیبەی کوڕی ڕەبیعە و ئەبولحەکەمی کوڕی هیشام و ئومەیەی کوڕی خەلەف و فڵان کەس و فڵان کەس کوژران. واتە ناوی پیاوانێکی ناوداری قوڕەیشی هێنا کە لە شەڕی بەدردا کوژراون. ئینجا بینیم لە لا تەنیشتی وشترەکەیدا و بەری دایە سوپاکە و چادرێک نەما لە چادرەکانی سوپاکە خوێنی ئەو وشترەی بەرنەکەوتبێت. جوهەیم لە خەوەکەیدا بەدەم ترسەوە بە ئاگا هات و بە هاوەڵەکانی وت، ئەو سوارەتان بینی کە ئێستا لە بەردەممدا وەستابوو؟ پاشان خەوەکەی بۆ گێڕانەوە، ئەوانیش وتیان، بزانە شەیتان گاڵتەی پێ کردوویت لە خەوەکەتدا. هەواڵەکە گەیشتە ئەبوو جەهل، ئەویش وتی، ئەمەش پێغەمبەرێکی ترە لە کوڕانی عەبدولموتەلیب، بەڕاستی درۆی بەنی موتەلیبیشتان کۆ کردەوە لەگەڵ بەنی هاشمدا، سبەینێکە بە یەک گەیشتین، ئەو کات دەزانن کێ کوژراو دەبێت ئیبن ئیسحاق دەفەرمێت کاتێک ئەبوو سوفیان بۆی ڕوون بۆوە کە کاروانەکەی ڕزگار بووە دەست بەجێ هەواڵی پاشەکشەکردنی سوپاکەی نرد بۆ لای ئەبوو جەهل ئەم هەواڵش گەیشتە سوپاکە کاتێک لە جوحفە بوون ئەبوو سوفیان وتی بووی ئێوە بۆ ئەوە هاتوون کە کاروانەکە و پیاوەکان و سامانەکەتان ڕزگار بکەن خدا خۆی پاراستی ئێوەش ئیتر بگەڕێنەوە ئەبوو جەهلوتی نەخێر نەخێر سوێن بەخوا ناگەڕێینەوە تا نەچینە لای ئاوەکانی بەدر دیارە بەدر جێگەی گۆڕینەوە و بازار و مەرزی ساڵانەی عەرب بوو کە بۆ بازرگانی تایدا کۆدەبوونەوە ئەبوو جەهل بەردەوام بوو لەسەر قسەکانی وتی لەوێ سێ ڕۆژ دەمێنینەوە وشتر سەردەبڕین و خواردن دروست دەکەین و عرەق و مەیتیا دەخۆینەوە با ئافرەتە گۆرانی بێژەکان گۆرانیمان بۆ بڵێن و هەواڵی ئەم لەشکر کێشیە و کۆبوونەوەمان بگاتە سەرجەم عرب لێرە بە دواوە هەتا هەتایە لێمان دەترسن لەبەر ئەوە بەردەوام دەبین لە ڕۆشتنەکەمان ئەخنەسی کوڕی شورەیق ئەم کاری پێناخۆش بوو ئاگاداری خزمانی کرد کە بگەڕێنەوە سەرتا گوێڕایەڵی نەبوون تا ئەخنەس پێیوتن ئەی کوڕانی بەنی زوهرە خدا سامانەکانتان و هاوڵەکەتان مەخرەمەی کوڕی نەوفەلی ڕزگار کردووە ئێوەش تەنها بۆ ئەم کارە هاتوون لەبەر ئەوە بگەڕێنەوە و ترسنۆکیەکەی بخەنە پێی من و هیچ پێویست ناکا دەرچن و خۆتان بە فەوتان بدەن گوێ مەگرن بۆ ئەبوو جەهل هەر هەموو بەنی زوهرە گەڕانەوە و تەنها کەسێکیشیان لەم جەنگەدا بەشداری نەکرد سرجەم گوێڕایەڵی ئەخنس بوون و لەگەڵ کوڕانی بەنی عەدی کوڕی کەعبدا دوورە پەرێز بوون و هیچیان بەشدار نەبوون لە بەدردا تالیبی کوڕی ئەبی تالیب پەنادانی هەبوو لەگەڵ هەندێک لە ناودارانی قوڕەیش ئەویش لەگەڵ ئەوان گەڕانەوە بۆ مەککە کوڕانی بەنی هاشمی ژویستی گەڕانەوەیان هەبوو بەڵام ئەبوو جەهل ڕێی گرتن وتی ئەبە ئەم کۆمەڵەیە نابێت لێمان جابنەوە تا دەگەڕێینەوە بەم جۆرە سوپاکەی قڕیش بە فیز و خۆنواندن و دەمارگیری و ڕکابەرایەتیەوە دەرچوون بۆ شەڕ دژ بە مسلمانان وەک خی گەورە باسی کردوون و فەرموویەتی ئەعوذ بالله من الشیطان الرجیم ولا تکونوا کالذین خرجوا من دیارهم بطرا ورئاء الناس ویصدون عن سبیل الله والله بما یعملون محیط لەگەڵ ئەوەشدا خۆیان بەڕەوا دەزانی و داوای سەرکەوتنیان لەخوا دەکرد و دەیانوت خوایە ئێمە و محەممەد کاممان بەرزترین و بەڕێزترین و باشترین سەرمان بخەیت پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕاوێژ دەکات لەگەڵ هاوەڵانیدا ئبن ئیسحاق دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ گەیشتە شیوی زەفران و لەوێ لایدا هەواڵی سوپاکەی قڕیش بۆ پارێزگاری کردنی کاروانەکەیان لەوێدا پێگەیشت ئەبو ئەیوب ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، ئەم جێگەیەش لە دووری ڕۆژێک یان دوو ڕۆژ پیادە ڕەویەوەیە لە مەدینەوە، لەوێدا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، بۆچوونتان چییە بەرامبەر بە قوڕەیش؟ چونکە ئەوان هەواڵی دەرچوونەکەی ئێوەیان پێگەیشتووە. ئێمەش وتمان، سوێند بەخوا ئێمە توانای شەڕ و بەرەنگاربوونەوەی ئەوانمان نییە، ئێمە تەنها بۆ کاروانەکە هاتووین. پاشان فەرمووی ڕاو بۆ چونتان چۆنە بەرامبەر قڕیش ئێمەش هەروەک پێشتر وەڵاممان دایەوە پێغمبەر درودی خی لەسەر بێ هەواڵی سوپاکەی قڕێشی بەوردی گەیان لە مسلمانان و گوێبیستی ڕاوێژ و ڕاو بۆچوونی مسلمانان بوو ئەبوو بەکری صدیق فەرمووی من شارەزاترم بە ماوەی ڕێگەکەیان عادی کوڕی ئەبی زەغبا هەواڵی پێداین کە ئەوان لە شێوی کردین عمەریش فەرمووی ئەی پێغمبەری خوا ئەوە قوڕەیشە بە فیز و لوت بەرزیەوە هاتوونەتە مەیدان سوێند بەخوا لەو کاتەی شکۆمەند بوون سەرشۆڕیان بە خۆیانەوە نەدیوە لەو کاتەی بێ باوەڕیان بە خۆیانەوە دیوە باوەڕیان بە خۆیانەوە نەدیوە سوێند بەخوا ئەوان هاتوون شەڕت لەگەڵدا بکەن تۆش خۆتی بۆ ئامادە بکە پێغمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی زیاتر با گوێم لە ڕاوبۆچوونەکانتان بێت ئەبوبەکری سدیق هەستا و وتەیەکی زۆر چاکی پێشکەش کرد پاشان عمەری کوڕی خەتاب هەستا و وتەیەکی زۆر باشی پێشکەش کرد پاشان مقدادی کوڕی ئەمر هەستا وتی ئەی پێغەمبەری خوا بڕۆ بڕۆ بۆ جێبەجێکردنی ئەو فەرمانەی کە خوا داوای لێکردویت ئێمە لەگەڵت داین سوێند بخوا ئێمە ئەو وتێت پێ ناڵین کە بەنی ئیسرائیل بە موسایان وت بڕۆ خۆت و خواکەت بجەنگێن ئێمە لێرەدا دانیشتوین ئێمە دەڵێین بڕۆ خۆت و خواکەت بجەنگێن و ئێمە لەگەڵتاندا جەنگاوەرین سوێند بەوەی تۆی نردووە بەو ڕاستیە گەر بە ڕۆیشتن بمان بیت بۆ بەرکلغەمات کە جێگەیەکە لە ئێمن بەجەنگ دین لەگەڵتدا دژ بە هەموو کەس تا دەگەیتە ئەو جێگەیە پێغمبەریش درودی خی لەسەر بێ بە باشی وەڵامی دایەوە و دوعای بۆ کرد پاشان فەرمووی ڕاوێژ و پرس و ڕاتانم پێ بڵێن ئەی خەڵکینە مەبەستیشی تەنها لە ئەنسار بوو چونکە ئەوان زۆرینەی مسلمانان بوون و لە پەیمانی عقبەدا پێشتر بە پێغەمبەریان وتبوو درودی خی لەسەر بێ ئەی پێغەمبەری خوا ئێمە هیچ بەرپرسیار نین لەوەی بەسرت دێت تا دەگەیتە ناو ماڵەکانمان کە گەیشتی تەلای ئێمە پاراستنی تۆ لە ئەستۆمانە دەتپارێزین هەر وەکو منداڵ و ئافرەتەکانمان دەپارێزین بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەترسا لەوەی کە ئەنسار وا بزانێت کە سەرخستنی پێغەمبەریان درودی خوای لەسەر بێ لە ئەستۆدایە تەنها دژ بەوانەی کە دێنە سەری لە ناو شاری مەدینەدا کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم وتەی دووبارە کردەوە هەندێک لە ئەنسار وتیان، پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئێوەی دەوێت ئەی کۆمەڵی ئەنسار، سوێند بەخوا کەسی تری ناوێت تەنها ئێوە نەبێت. ئینجا سەعدی کوڕی معاز فەرمووی، سوێند بەخوا وا دەزانم کە ئێمەت مەبەست بێت ئەی پێغەمبەری خوا، فەرمووی، بەڵێ، سەعدیش فەرمووی، پێدەچێت ئەی پێغەمبەری خوا لەوە بترسیت کە ئەنسار نەیانەوێت کۆمەکیت بکەن و بە پێویستی نەزانن لەسەر خۆیان پارێزگاریت لێ بکەن تەنها دژ بەو دژمنەی کە دەیبینینەوە لە ناو خانوو و ماڵ و ئافرەتەکانماندا و من لە جیاتی ئەنسار وەڵامت دەدەمەوە و لە نوێنەرایەتی ئەوانەوە قسە دەکەم و دەڵێم سوێن بەوەی کە ڕێزی لێگرتوویت و کتێبی بەسەردا دابەزاندویت تا ئێستا بە ڕێگەی بۆرکل غەمادی یەمەندا نەڕۆشتوم و شارەزایم لەبارەیەوە نییە بەڵام بەڕۆیشتن بمان بیت تا ئەو جێگەیە لەگەڵت دادێین بڕۆ بۆ جێبەجێکردنی ئەو کاری کە خوا پێی سپاردویت بڕۆ پەیوەندی لەگەڵ ئەو کەسە بەبەستە کە خۆت دەتەوێت و پەیوەندی لەگەڵ ئەو کەسە بەفچڕەکە خۆت دەتەوێت بڕۆ بۆ ئەو جێگەی کە خۆت دەتەوێت دژمنایەتی لەگەڵ ئەو کەسە بکە کە خۆت دەتەوێت ئاشتی لەگەڵ ئەو کەسە بکە کە خۆت دەتەوێت ببە لە سامانەکانمان ئەوی دەتەوێت وە ئەو سامانەمان بدەرێ کە خۆت دەتەوێت، ئەوەی لە سامانەکانمان بردووتە لامان خۆشەویستترە لەوەی کە بۆت بەجێ هێشتووین، ئێمە تۆمان بەڕاست زانیوە و باوەڕمان پێ هێناویت، شایەتیمان داوە ئەوەی کە تۆ پێی هاتوویت ڕاست و ڕەوایە، لەسەر ئەمەش ئێمە پەیمان و بەڵێنمان داویتێ کە گوێت بۆ بگرین و گوێڕایەڵیت بین. بڕۆ بۆ جێبەجێکردنی ئەو کارەی کە خۆت دەتەوێت، ئێمە لەگەڵتاین ئەی پێغەمبەری خوا. سوێند بەوەی کە تۆی بە حەق ناردووە، گەر پێشمان بکەویت بۆ ناو ئەو دەریایە هەر هەموومان شوێنت دەکەوین و یەک پیاومان لێ دوا ناکەوێت، هیچ پێمان ناخۆش نییە سبەینێ بمانگەیەنیتە دوژمنەکەمان و ڕووبەڕوویان بوەستین، ئێمە بە ئارامین لە جەنگدا، ڕاستین لە جەنگ و ڕووبەڕووبوونەوەدا، بەڵکو خوا نیشانت بدات لە ئێمەدا ئەوەی کە دەبێتە مایەی دڵخۆشیت، پێشمان بکەوە و بمان بە لەسەر بەرەکەتی خوا پێغمبەریش درودی خوای لەسەر بێ بە وتەکەی سەعد دڵخۆش بوو ئنجا پێغمبەر درودی خوای لەسەر بێ هاوەڵانی هاندا بۆ دەرچوون بەرەو بەدر و فەرمووی بەڕێکەون مژدە بێت خوای گەورە بەڵێنی یەک لەو دوانەی پێداوم واتە یا کاروانەکە یا سەرکەوتن لە جەنگەکەدا سوێند بەخوا دەڵێی ئێستا لە پێش چاومە جێگەی کوشتنەکانیان ئەبو ئەیوبی ئەنساری دەفەرموێت، زۆر دڵخۆش بووین بە وتەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، پاشان پێغەمبەر درودی خوای لەسەر کەسێکی نارد تا بزانێ پێشی سوپاکەی قوڕەیش بە کوێ گەشتوون و ژمارەیان چەندە، ئەو کەسە هاتەوە وتی، ڕەشاییەکم بینی نەمزانی چەندن، پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی، ئا ئەوە ئەوانەن؟ وەرن با بزانین ژمارەیان چەندە؟ ئەبو ئەیوب دەفەرموێت، سەرژمێری کراین، ئێمە سێ سەد و سیانزە پیاو بووین. ژمارەکەمان دایە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و زۆر پێی دڵخۆش بوو فەرمووی، هەمان ژمارەی هاوەڵانی تالوتن. پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی، بەڕێ کەوتن تا گەیشتنە زەفران و بەرز بوونەوە بەسەر بەرزایەکانی ئەلە سافر پاشان لەوێ شۆڕ بوونەوە بەلای ڕاستی تەپۆڵکە بەرزەکەی حەنان تا گەیشتنە جێگەیەک کە پێی دەوترا ئەدیبە پاشان لە جێگەیەکی نزیک بەدر دابەزین پێغمبەر درودی خی لەسەر بێ خۆی و ئەبوو بەکر سوار بوون و ڕۆیشتن تا بزانن ئەو چوار دەورە چۆنە و کێی لێە بەڕێزان جەنگی بەدر ماوێتی و بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا دەچینە سەر ڕووداوەکانی تر تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ